لە ژیانتدا فێری ئەوە ببە کە خەمبار نەبی. بیرکردنەوە بە ڕەوشێکی تازە هەروا ئاسان و سادە نییە. تۆ خۆت گرتووە بە کۆمەڵە بیرکردنەوەیەکەوە کە یەک بە دوا یەک دێن بە مێشکدا، هەروەک زنجیرەی پێکەوە بەستراو. پێویستی بە زەمانێکی درێژ و باش هەیە تا دژی ئەو بیر و فیکرانە بوەستیتەوە. شادبوون ئاسانە، بەڵام فێربوونی خەمگین و خەمبار نەبوون کێشە و گرفتە. شادبوون یەکێکە لە بارودۆخە سروشتییەکانی مرۆڤ. بەڵگەی ڕوونی ئەوە کاتێک کە سەیری مناڵ یان گەنجەکان دەکەی دەورانی خۆشی و ئاڵتۆنی ڕابردووی خۆت دێتەوە یادت. ئەوەی کە واقیعەن سەخت و دەژوارە تەرکی زۆرێک لەو پێویست و دەبێت و یان بیکە و مەیکانەیە کە تۆ لە زەمانی ڕابردوودا فێری بوویت و هەزمت کردووە. خاوەنی ئیختیاری خۆبوون بە دەستکەوتنی زانیاری زیاتر دەست پێکا. بۆ نموونە کەسێ کاتێک تۆئەڵێی ئەو هەستی بریندار کردم بیهێنەرەوە یادی خۆت لەم کاتەدا چ کارێکی هەڵە دەکەی بیرکردنەوە بە ڕێگەی نوێ پێویستی بە زانیاری و بیرکردنەوەی کۆن هەیە تۆ لە ڕووی دەروونیەوە خووت بەم جۆرە بیرکردنەوانە گرتووە کە هۆکاری سەرەکی هەستەکانت بە دەر لە خۆت بزانی تۆ هەزارەها کاتژمێر ئەم تەرزە بیرکردنەوەیە هەڵەت تەڵقینی خۆت کردووە و پەسەندت کردووە. ئێستاش پێویستت بە هەزارەها کاتژمێری تر هەیە کە بیر لە فیکر و بۆچی نونێ بکەیتەوە بزانی کە بەرپرسی هەستەکانتی خۆت تەنها خۆتی. ئەڵبەتە کارێکی تاقەت پڕوکێن و پڕ گرفتە، کەوایە دەبێ چی بکرێ؟ بێگومان شتێکمان نییە تاومان لێ بکا لە ئەنجامی ئەم کارە دوور بکەوینەوە جگە لەوەی کە بیر لەو کاتە بکەیتەوە کە سەرقاڵی بەدەست هێنانی هونەری شۆفێری بوویت دەزانی چۆن دەبینی ڕووبەڕوو بوویتەتەوە لەگەڵ بابەتێکی گرفتاوی شیاوی چارەسەر نەبوو. سێ پای دەر تەنها بە دوو قاچ کار پێکەی. تۆ لە سەرەتای کارکردنتدا لە هەر گرفتێکی ئاڵۆزی ئۆتۆمبێلەکەت زانیاریت وەرگرتووە، پایدەری کلاچ، پایدەری وەستان و پایدەری گاز. دوای هەزاران جار ڕاهێنان و هەڵەکردن فشارت خستۆتە سەر مێشکت تا ئەو ڕۆژە هات بەبێ ترس و بیم و بە بوێرییەوە توانیوتە سواری ئۆتۆمبێلەکەت ببی و شۆفێری بکەی و بە مروری زەمەن شۆفێری بۆتە سروشتی جیانەبوەوەی دووەمیت ئێوە ئێستا ئێوە چۆن ئەم کارە قورسە پڕکێشەتان ئەنجامدا تەنها بە هۆی جوڵە و ڕاهێنان و دووبارە و دووبارە جوڵە و ڕاهێنانەوە بووە. ئێوە دەزانن چۆن بیر و هزری خۆتان ڕێکبخەن کە لە کاتی کار و جوڵە فیزیکیەکاندا هەماهەنگی دەست و قاچەکانتان یەک بخەن تا ئەو کاتەی شۆفێری دەکەن. هەمان تەرتیب و یاسا دەتوانرێ بۆ هەستەکان و هەڵچوونە دەروونییە قووڵەکان بەکار بهێنرێ، بەڵام بەداخەوە ئەم جۆرە بیرکردنەوانە لە دنیای هەستەکاندا کەمتر ناسراون، چونکە ئێوە لە دەورانی ژیانی خۆتاندا خووتان گرتووە بەو جۆرە تێڕوانین و بیرکردنەوانەوە لە خۆڕایی خەمگین بوون. توڕەیی، پەشێوحاڵی و پەژارە، چونکە لە دێر زەمانەوە تەنها ئەم جۆرە بیرکردنەوانە فێر بوون، تۆ ئەم جۆرە ئاکار و ڕەفتارەی خۆتت قبوڵ کردووە و هەرگیز نەت توانیوە بەرەنگاری ئەو ململانێیە ببیتەوە لە حاڵێکدا کە توانی بە مەشق کردن و فێربوون خاڵە لاوازەکانی خۆت لە ناو بەریت و هەمیشە لە ژیانتدا خۆشحاڵ بی. بۆ نمونە تۆ وا هەست دەکەی هەر کاتێک بچی بۆ لای پزیشکی ددان توشی دەردێکی زۆر دەبیت و ئازارێکی زۆرت دەبێ، هەمیشە هەستێکی ناخۆش و ناجۆرت بۆ ئەوە هەیە ڕەنگە بە خۆت بڵێی من لە پاکردنەوەی ددانەکانم یان لە لای دکتۆری ددان بێزارم بەڵام تەواوی ئەمانە دەرەنجامی زانیاری و فێربوونەکانی ڕابردووی خۆتن لە کاتێکدا ئەگەر بتەوێت دەتوانی لەو ئەزمونەی کە بۆت ناخۆش دەرکەوتووە کارێکی جوان و وروژێنەر بخوڵقێنی لە ڕاستیدا ئەگەر بڕیار بدەی دەتوانی لە هێزی مێشک و دەرۆنی خۆت هاوکاری وەربگری هەر بۆیەنە لەو کاتەی کە دەدانت پاک دەکەیتەوە و جیڕەی ددانەکانت دێ، باشترین خۆشی و مۆسیقای ژیانت بێنە پێش چاوی خۆت، تۆ سەبارەت بەوەی کە ناوت ناوە دەرد جۆرێکی جیاواز بیرەکەیتەوە، شتێک هەڵبژێرە کە تازە و شادی بەخش بێ بۆت، چەند زۆرتر بتوانی بەم شێوازە بیرکردنەوە هەڵسوڕێیت بە هەمان ڕێژە لە نەفرین و توڕەیی و ناڕەزایەتیەکانی خۆت کەمتر دەبێتەوە بۆت، دەکرێ تۆ بڵێی من دەتوانم هەرچی کە بمەوێ بیری لێ بکەمەوە، بەڵام کاتێ دکتۆر بۆ پاکردنەوەی ددانم ئامادە دەبێ ناڕەحەت و غەمگین دەبم، لێرەدا بیر لە ڕابردوو بکەرەوە کە چۆن توانیت شۆفێری فێر ببی، بیرکردنەوەیەک دەتوانێ بە ڕاهێنان و دووبارەبوونەوەی بەردەوام بگۆڕدرێ بە ئیمان و باوەڕێکی بەهێز. خاوەن ئیختیاری خۆبوون و زاڵبوون بەسەر خۆدا کارێکی سادە و سەرپێیی نییە، پێویستی بە بوونی بڕیارێکی پتەو و بەهێزە و زۆرانبازیکردن لەگەڵ هەر جۆرە بیرێکی تێکدەرانەدا خەمگین هێنەرە، بەڵام لە دواییدا. شادییەکی زۆر بەرهەم دێنێ. ئەگەر تۆ تاوەکو هەنووکە باوەڕت بەوە نییە کە خەم و پەژارە حاڵەتێکە لە دەرەنجامی هەڵبژاردنی خۆت بەدەست هاتووە، ئەم واقع و ڕووداوانە بێنە بەرچاوی خۆتەوە. هەر کاتێک تۆ هەست بە خەم و نائومێدی بکەی بە دڵنیاییەوە بێهۆنییە، ئەوە کارێک یان شتێکی نەشیاو و خراپ ڕوویداوە. ڕەنگە بۆ ماوەیەکی درێژ لە ژوورێکدا کەسێک بەند کرابێ، یان بە پێچەوانەوە کەوتبێتیتە ناو ئاپۆڕای خەڵکێکی بێشومارەوە و دەرچوونت مەحاڵ بووبێ، یاخود لە ناو مەسعەدی کارەباییدا گیرت خواردبێ، یان پەلامار درابیت و لێت درابێ و ئەشکەنجە درابی. بیهێنە پێش چاوی خۆت کە بە هەر شێوەیەک بێ کەوتووتەتە ناو یەکێک لەم ڕووداوانە و بە تێرپەڕبوونی کات لەم حاڵەتە خەمگینە ڕزگارت بووە. بیربکەرە و بزانە چەندە بەو حاڵەتە پەشێوی و خەمناکیەوە ماویتەتەوە و گرفتاری بووی. دیارە بەخت یاوەرتە ئەگەر زۆر زوو کۆنترۆڵی خۆت بگریتەوە دەست، بەڵام ئەمە پەیوەستە بە ئیرادە و هەڵبژاردنی خۆتەوە. هەندێک ناڕەحەتی و پەژارە هەڵدەبژێرن، هەندێکی تر لە بەدبەختی و بادشانسی خۆیان، خۆیان دەکەنە دەردی سەری و تەسلیم بە نائومێدی و پەشێوحاڵی ئەبن، دەستەیەکی تر خۆیان لە بەند و داوەی ڕابردوو تاڵ دەردەهێنن و بە پێی زەمانی ئێستا ژیان ئەکەن. لێرەدا ڕۆڵی سەرەکی لە ئەستۆی هێز و توانای تۆدایە، کە شادی و خۆشگوزەرانی هەڵبژێری یان لانی کەم خەم و خەفەت نەخواردن، بەر لەمە دەبێ تەسلیمی خۆت ببی و کۆنترۆڵی خۆت بگری بە دەستەوە. لەگەڵ ئەمەشدا هەڵبژاردنی شادومانی ئاسانترە تا ئەو شتانەی کە ژیانت لەناو دەبەن، تۆ لە هەڵبژاردنی شادی یان خەمناکیدا ئازادیت. ئێوە دەتوانن بە هەڵبژاردنی خۆتان هەر جۆرە ئەزموونێک شادبوون یاخود ناشادبوون دروست بکەن، هەر کاتێک کە لە دۆخێک بێزار بووی دەتوانی خێرا سەرنجی خۆت بگۆڕی سەبارەت بە کاروباری کەسێتی خۆت ئەو شتەی کە پەیوەندی بە خۆتەوە هەیە بیربکەرەوە بۆ بەرنامەکانی ئایندەت نەخشە دابنێ ئەمانە هەموو هاوکاری ئێوە ئەکەن تا بتوانن لە تەنگ و چەڵەمە و ناسازگاری بەدوور بن ئەزێتدان و چالاککردنی مێشک لەبەر خەڵکی و جدی گرتنی ڕووداوانێک کە ڕووەدەن کێشە بۆ ئێوە دروست دەکا کەوایە هەوڵ بدە بڕیار بدە تا بیر و هزرت لە کارێکی نوێدا و و مێشکت بخاتە گەڕ تاوەکو ئەو دەزگای بیر و مێشکە بۆ خۆت کار بکا. تۆ دەبێ متمانەت بەهێزو توانای خۆت هەبێ ئەوەی کە هەڵی دەبژێری بەشێوەیەکی ڕوون هەستی پێ بکەی ڕەنگە بڕوات کردبێ کە هەندێ گوتویانە هەستی قووڵ و پڕجۆش و خرۆشی وەکوو ترس و نەفرین و هەروەها عیشق و شادی قابیلی کۆنتڕۆڵ کردن نییە لە کاتێکدا ئەوانە شتانێکن کە بۆتان دێتە پێشەوە و پێویست بە کۆنتڕۆڵ کردنیان هەیە و پێویستە بە توانا بیت تیایاندا کەسێک ئەم شتانە کۆنتڕۆڵ نەکا ڕازی دەبێ و پێشوازیان لێ دەکا کاتێک کە ڕووداوێکی خەمناک دێتە پێشەوە تۆش بە شێوەیەکی سروشتی هەست بە پەرێشانی دەکەی بەڵام هیواداری کە بەزووی ڕووداوی شاد و خۆش ئایندە بەدوایدابێت و دووبارە هەستی باشت لەلا دروست ببێ. ئەگەر نەتوانن لە مەترسی نزیک ببنەوە ناتوانن گەشە بکەن ئەگەر نەتوانن گەشە بکەن ناتوانن باشترین بن ئەگەر نەتوانن باشترین بن ناتوانن شاد بن و ئەگەر نەتوانن شاد بن چ شتێکی تر گرنگە. خوای گەورە ئەم جیهانەی دروست کردووە کەوابوو دەبێ ئەوەندە سەرنج ڕاکێش بێ کە چاودێری بکە کەوابوو ئەگەر دەبینن کاروبارەکان بێزارکەر یان کۆن یان ماندووکەر و پێشبینی کراون لەوانەیە خۆتان توانای هۆگری و سەرنجدانتان وتراوە هەندێک کەس تەنها لەبەر ئەوە گەورە دەردەکەون کە دەوروبەرەکەیان مرۆڤگەلێکی بچووکن ئەگەر کامڵ نین دەبێ ئەوەی کە هەمانە تا ئاستی کامڵ بەکاری بهێنین کاتێک کە کەسێک تیاما و دۆش دادەمێنێ مەڕیش گازی لێدەگرێ ئومێد دەرمانی دەرد ناکا بەڵام وای لێدەکا بەرگەی بگری. ئێمە دەتوانین بە کەڵک وەرگرتن لە زانستی ئەوانی تر ببینە زانا. لەبیرت بێ بە پارە ناتوانی هاوڕێ بکڕی بەڵام بێ پارەیش گەلێک دوژمن بۆ ئێمە دەسازێنێ. تکایە لە وتنی پەیڤەکانی من نازانم، من ناتوانم، من هەڵە بووم و داوای لێبوردن دەکەم هەرگیز درێخی مەکە. هەرکەس بزانێ چەند دەهێنێ دەگات بەوەی کە دەیهێنێ. بەنرخترین بوونەوەر درەختە کە بە درێژایی تەمەنی هەرکیز ناڵە ناکا، نە لە قامچی زستان، نە لە کزەی خەزان و نە لە گڕەی پاییز. لە یادت بێ تا پەرورشیار نەبێ، پەروەردەکراویش نابێ. ئەگەر بێدەنگ بیت ئەوانی تر بهێنیتە قسە، لەوە باشترە کە قسە بکەیت و ئەوانی تر بێدەنگت بکەن. لە یادت بێ لە ڕێی سەرکەوتندا لۆفەیەک هەیە بە ناوی فاکتەرەکانی سەرکەوتن، بە ناچاری دەبێ پێیدا گوزەر بکەی. هەمیشە ئاگاداری ئەوە بە کە داخوازی دەکەی یان داوای دەکەی، چونکە ڕەنگە بەدەستی بهێنی. خەڵکی دوو دەستەن، کەسانێک کە نانیان هەیە و ددانیان نییە، کەسانێکیش ددانیان هەیە و نانیان نییە. دەرفەتەکان وا باوەرە نە هئ ناوی کارە دژوارەکاندا خۆیان مەڵاسداوە و ناکەونە بەرچاو، هەر بۆیە زۆربەی خەڵک ناتوانن دەستنیشانیان بکەن. باشترین جۆری پۆڵاکان بە ناو گەرمترین کوورەکاندا تێدەپەڕێنرێن. تا وا بیر نەکەیتەوە کە ناتوانی شتێک بدۆڕێنی هەرگیز براوە نابی کەسێک کە فێر دەبێ بفڕێ سەرەتا پێویستە وەستان و ڕێڕۆیشتن و ڕاکردن و سەرکەوتن فێر ببێ بە بێ پێشەکی ناتانی بکەویتە فڕین هەرگیزەوە فەرامۆش مەکە ئەوەی کە مرۆڤ قوتار دەکا هەڵگرتنی هەنگاوێک و ئینجا هەنگاوێکی ترە. لە پێشدا پلان دابنێ، ئەو کاتەی کە حەزرەتی نوح دەستی کرد بە دروستکردنی کەشتیەکەی خۆی هیچ نیشانەیەکی بارانبارین نەبوو تەنها یەک جار دەتوانی بانگەشەی ئەوە بکەی کە غافڵگیر بووی دوای ئەوە تەنها دەتوانی بڵی کە ئامادە نەبووی. هەندێک لە مرۆڤەکان هەزار پاساویان هەیە بۆ ئەوەی ئەو کارە ئەنجام نەدەن کە دەیانەوێ لە کاتێکدا ئەو شتەی کە پێویستیانە بۆ ئەنجامدانی کارەکە تەنیا یەک هۆکارە و ئەویش ئەوەیە کە بۆچی دەتوانن جۆن لیۆن یەکێک لە ناودارترین و بەرجەستەترین ئەستێرەی مۆسیقای دنیای سەدەی بیستەم بووە. یادەوەریەک دەگەڕێتەوە دەڵێ کاتێکا تەمەنم پێنج ساڵان بوو دایکم هەمیشە دەیوت شادی کلیلی ژیانە کاتێ چوومە قوتابخانە ڕۆژێک مامۆستا داوای لێکردین بنووسین کاتێ کە گەورە بووین لە ژیاندا چ کارە بین؟ منیش نووسیم دەمەوێ شاد بم. مامۆستا پێی وتم نەخێر ئەمە چ وەڵامێکە دیارە پرسیارەکە تێنەگەیشتووی منیش وتم چۆن من تێگەیشتووم ئەوە تۆی لە مانای ژیان تێنەگەیشتووی ئەگەر دەتەوێ شاد بی تەنها ئیرادەت بەسە.